لاپەڕە بیست و دوو. ئیسحاق نیوتن دادەنرێ بە مەزنترین زانایەکی کاریگەر کە ژیابێ لەسەر ڕووی ئەم زەویەدا. لە دایکبوونی و مردنی گالیلۆی زانا لە هەمان ڕۆژدا بووە. پێش ئەوەی بێتە جیهانیشەوە مردنی باوکی بەسەردا هات. هەرچەندە منداڵێکی هۆشمەند بوو بەڵام ئەوەندە سەرنجڕاکێش نەبوو لای مامۆستاکانی هەر لە تەمەنی هەرزەکاریدا دایکی لە خوێندنگا دەریهێنا بە هیوای ئەوەی کشتیارێکی باشی لێ دەرچێ بەڵام لە خۆشببختی نیوتن دایکی هاتە سەر ئەوەی بیر بکاتەوە کە کشتیاری هیچ بەهرەیەکی سەرەکی لێ دەرناخا لەبەر ئەوە لە تەمەنی هەژدە ساڵیدا نردە زانکۆی کامبرج هەر لە ماوەیەکی کەمدا بە زرنگی و توانایی خۆی شارەزاییەکی تەواوی پەیدا کرد لەو زانستانەی ئەو سەردەمە زانستەکانی بیرکاری و سروشت لە دواییدا بەخۆی کەوتە زانستگەریە تایبەتیەکانی هەر لە نێوان تەمەنی 21 ساڵی و 1970 ساڵیدا بوو کە بنەڕەتی هەندێ لە بیرکارە زانستەکانی دانا کە لە دواییدا بووە بزوێنەری شۆڕشێکی زانستی لە جیهاندا. یەکەم دۆزینەوەی زانستی کە بڵاوی کردەوە بریتی بوو لەو کارە مەزنەی کە جیهانی زانستەکانی هاژاند، ئەویش سروشتی ڕۆشناییە. بە ڕەچە تاقیکارییەکی زەبر و بێوچان بۆی دەرکەوت کە ڕۆشنایی سپی سادە بریتییە لە ڕەنگەکانی پەلکەزێ ڕینە، لە دواییشدا تەلەسکۆپێکی ستێرناسی ئاوێنەداری دروستکرد، پاش ڕباز و لێکۆڵینەوەیەکی زۆر قووڵ لە زانینی نهێنیەکانی ڕۆشنایی، تا ئێستایش ئەم جۆرە تەلەسکۆپە لە ڕوانگە ستێرناسەکاندا کاری پێدەکرێت. بەڵام مەزنترین زانستگەری لە داهێنانی کالکلۆسدا بوو لە بیرکاریدا، جا ئەگەر نیوتن لە نێوان زانستەکانی تردا تەنها ئەم زانستەی دابهێنابایە ئەوا هەر ئەم کارە مەزنەی بەس بوو بۆ ئەوەی کە پلەیەکی بەرز و پێشەنگ بگرێ لەم لیستەدا. لە ڕاستیشدا مەزنترین دۆزینەوەی نیوتن لە بواری میکانیکدا زیاتر بەدی دەکرێ. لەم زانستەدا سنوورێک بۆ جوڵانەوەی تەنەکان دانراوە. گالیلۆیش یەکەم قانوونەکانی جوڵانەوەی دۆزیەوە، بەڵام تەنها بە تاقیکاری، کە دەسەپێت بەسەر ئەو تەنانەی هێزی دەرەکی بەسەرەوە نییە. هەرچەندە هەموو تەنێکیش لە ژێر هێزی دەرەکیدایە، جا گرینگترین پرسیاریش لە زانستی میکانیکدا ئەوەیە کە چۆن تەنەکان دەجوڵێن لە ژێر ئەم بارومەرجانەدا؟ نیوتن توانی چارەسەری ئەم کێشەیە بکات، لە قانوونە بەناوبانگەکەی قانوونی دووەمی جوڵانەوە، کە بەڕاستی دادەنرێ بە گرینگترین قانوونە سەرەکییەکان لە فیزیای کلاسیکدا. هەر بەم هاوکێشە بیرکارییەش دەری خست کە هێز یەکسان بە بارستە، لێکدان بە پەلە، دەقی قانوونەکە پیشانی دەدا کە پەلەی تەن واتە گۆڕینباری پەلەی تەن، یەکسانە بە هێزی کاریگەر بۆ سەر تەن دابەشکراوە بە سەر بارستاییدا. پاشان قانونی سێهەمی داهێنا، دایڕشت و خستیە پاڵ قانونە مەزنەکانی تری کە دەقەکەی ئەمەیە، هەر کارێک کاردانەوەیەکی هەیە، یەکسانە لە بڕدا و پێچەوانەیە لە ئاراستەدا. دوابەدوای ئەمانەیش قانونی چوارەمی دانا بە ناوی قانونی گشتی یەکترڕاکێشان کە دەقەکەی بەم شێوەیە، دوو تەن یەکتر ڕادەکێشن بە هێزێک کە یەکسانە بە چەند جارەی لێکدراوی بارستەیان و دابەشکراوە بەسەر دوو جاری دووریی نێوانیان. دەقی ئەو قانوونانەی خرایە کایەوە و سەپێنرا بەسەر پرسیارەکانی زانست و میکانیکدا، هەر لە ژیانیدا مەزنترین قانوونە درامییەکانی لە بواری ستێرناسیشدا خرایەگەڕ. لەو پەڕاوەی بنەڕەتە بیرکارییەکانی فەلسەفەی گەردووندا، قانوونی یەکترڕاکێشان و قانوونەکانی جووڵانەوە پێشکەش دەکات و ڕوونی دەکاتەوە کە چۆن بەم قانوونانە بە وردی سەرنج دەدزێت لە جووڵانەوەی ئەستێرەکان بە دەوری خۆردا. لەمەوە بۆمان دەردەکەوێ کە لەم مەیانەیشدا نیوتن مەزنترین زانای ستێرناسی بووە. ئێستایش ڕەنگە خوێنەر بپرسێ کە بۆچی نیوتن پۆلێنراوە لە پلە و ئاستێکی بڵندتر لەو مەردا سیاسییانەی وەک ئەسکەندەری گەورە و جۆرج واشنتن یان لەو مەردە ئایینییانەی وەک عیسا و گۆتاما بوزا؟ لە وەڵامدا دەڵێین، هەرچەندە گۆڕانە سیاسییەکان گرنگی هەیە بەڵام دەبێ ئەوەیش بخەینە ڕوو کە زۆربەی دانیشتوانی جیهان نزیکەی پێنج سەد ساڵ پاش ئەسکەندەر چۆن ژیاون، ئاوهایش پێشینانیان بە درێژایی پێنج سەدەی پێشتر گوزەرانیان کردووە. هەروەها سەبارەت بە چالاکی مرۆڤ، زۆربەیان چۆن گوزەرانیان کردووە لە ساڵی هەزار و پێنج سەدی زایینیش ئاوها بە هەمان ڕێگەی ساڵانی پێش هەزار و پێنج سەد گوزەرانیان کردووە. جا ئەگەر بێتو ئاوڕێک لە بەری پێنج سەدەیەک بدەینەوە، ئەو سەردەمە دەکات کە زانستە نوێکان هێشتا لە چەکەرەدا بوون. دەبینین ژیانی ڕۆژانەی مرۆڤ شۆڕشێکی تیادا بەرپا بوو، خۆ ئەگەر ئێمە خۆراک و پۆشاک و کارە جیاوازەکانمان گۆڕابێ، ئەوا پشووی ژیانیشمان کە چۆن دەیبەینە سەر زۆر جیاوازە لە پشووی ژیانی ئەو کەسانەی ساڵانی هەزار و پێنج سەد ی زایینی. کەواتە دۆزینەوەی زانستەکان نەک هەر تەنها شۆڕشێک بوو لە تەکنەلۆجی و ئابووریدا، بەڵکوو کارێکی ڕاستەوخۆ و سەرانسەریشی بووە لە سیاسەت و بیرکردنەوەی ئایینی و هونەر و فەلسەفەدا، هەر ئەم هۆیەش ڕامان دەکێشێ کە زۆربەی زانایان و داهێنەران دابنرێن لەم لیستەدا. نیوتنیش لە نێوانیاندا نەک هەر تەنها بە دیارترین زانا دادەنرێ، بەڵکو زۆر لە پێش ئەو زانایانەشەوە دادەنرێ کە کاریان کردۆتە سەر گۆڕانکاریی بیردۆزە زانستەکان، جا لەبەر ئەوە شایستەی ئەوەیە کە جێی لە نزیک سەرەتای ئەم لستەدا بێت.